ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چلونۆ بەڕێزان لاڵقەی ڕابردوودا لە باسی غەزای خەندەقدا گەیشتینە ئەو بابەتەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ژن و منداڵەکانی لە ناو قەڵای بەنی حاریسە کۆکردەوە خەندەقەکە تەواو بوو سوپای بێباوەڕانیش نزیک بوونەوە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە خەندەق هەڵکەندن تەواو بوو بەر لە هاتنی قوڕێشیەکان بۆ نزیک سنووری شاری مەدینە قوڕێشیەکانیش هاتن بە کۆمەڵ لە ئەسیال لە ناوچەی بیری ڕۆما کە دەکەوێتە نێوان جورف و زوغابە دابەزین بە دە هەزار کەسەوە لە حابیشەکان و ئەوانەی شوێنیان کەوتبوون لە هۆزی کینانە و خەڵکی توهامە و نەجدەکانیش ڕۆیشتن بەرەو مەدینە هەتاکوو لە ناوچەی زەنب نقمی دابەزین و لەوێدا خستیان لای کێوی ئوحودەوە. ئیبن مەسعود ڕەزای خوای لەسەر بێ باس دەکات کە قوڕەیش و ئەحابیشەکان و ئەوانەی تر کە لەگەڵیان هاتبوون لە عەرەب چوار هەزار کەس بوون سێ سەد ئەسپ سواریان لەگەڵدا بوو هەزار و پێنج سەد وشتریان پێ بوو، پاشان بەنی سولەیم چوونەتە پاڵیان کە حەوسەت کەس بوون. ئینجا بەنی فوزارە کە هەزار کەس بوون و بەنی ئەشجاع کە چوارسەد کەس بوون و بەنی موڕە کە ئەوانیش چوارسەد کەس بوون، لەگەڵ ئەوانیشدا بەنی ئەسەدی کوڕی خوزەیمە و غەتەفان ئەوەی کە مابووەوە، کۆی گشت سوپاکەیان دە هەزار جەنگاوەر بوون. بەو شێوەیە سوپای موشریکەکان لە باکووری مەدینە دابەزین و خستیان. هەروەک دایکی باوەڕداران عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت دەربارەی ئەو ئایەتە کە خوای گەورە دەفەرموێت اذ جاءوکم من فوقکم ئەوە ڕۆژی غەزای خەندەق بوو ابن اسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت چەند ئەسپ سوارێکی قوڕەیشەکان کە دیارترینیان عەمری کوڕی عەبد وەدوودی عامری و عەکریمەی کوڕی ئەبو جەهل و هوبەیرەی کوڕی ئەبو وەهەب هەردووکیان مەخزومین دواتر ئەم دوانە موسڵمان دەبن هوبەیرە شاعیری قوڕەیش بوو، مێردی ئوم هانی کچی ئەبو تالیب بوو، ئامۆزای پێغەمبەر درودی خوای لەسەر بێ. عیکریمەش لە غەزای یەرموک شەهید بوو، یەکێ بوو لەو سێ بریندارەی کە لەبەر یەکتر ئاویان نەخواردەوە تاکو هەرسێکیان شەهید بوون. ضراری کوڕی خەتتابی کوڕی مەرداس شاعیری قوڕەیش بوو. لە هۆزی مەحاریبی کوڕی فیهر بوو. جل و پۆشاکی جەنگیان پۆشیبوو، خۆیان بە زرێ قایم کردبوو. لەوێدا بە ئەسپەکانیانەوە هاتنە دەر و هەتاکوو بەلای چادری بەنی کینانەدا تێپەڕ بوون و وتیان. ئەی بەنی کینانە، ئامادە بن بۆ شەڕ و جەنگ بەرپا کردن، ئەمڕۆ دەزانن کێ سوار چاکی مەیدانە. پاشان بەرەو ڕووی خەندەقەکە ئەسپەکانیان تاودا بە خێرایی تا گەیشتنە لێواری خەندەقەکە. کاتێک چاویان کەوت بەو خەندەقە گەورەی کە لەبەر دەمیاندا هەڵکەنراوە، وتیان وەڵڵاهی ئەمە فێڵ و پلانێکی تازەیە، عەرەب هەرگیز ئەم جۆرە تەکنیک و فڕوفێڵەی بەکار نەهێناوە. موسای کوڕی عوقبە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، کاتێک تاقم و هۆزە جیاوازەکان دابەزین لە دەوروبەری مەدینە، بەنی قوڕەیزە کە جوولەکە بوون دەرگای قەڵاکانیان داخست بەسەر خۆیاندا، عەبدوڵڵای کوڕی عەباس و فەزڵی برای و خزمەتکارەکەیان ئەبوو ڕافیع هاتنە ڕیزی موسڵمانەکانەوە کە لەگەڵ قوڕەیش و ئەحزاب هاتبوون بەرەو مەدینە لەوێدا خۆیان دزیبۆوە و بە پەنهانی هاتبوونە ناو شاری مەدینەوە لە عەبدوڵڵای کوڕی عەباسەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت گەیشتنمان بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ساڵی پێنجی کۆچیدا بوو دەرچووین قۆناغ بە قۆناغ لەگەڵ قوڕەیش دەڕۆیشتین لە غەزای ئەحزابدا من و فەزلی برام و ئەبو ڕافیعی خزمەتکارمان هەموو لەگەڵ یەکدا بووین هەتاکوو گەیشتینە عەرەج ئینجا لە ڕێگەی سەرەکی لاماندا چووینە سەر ڕێگەی ڕکووبە و لەوێشەوە چووینە سەر ڕێگەی جوسجاسە هەتا گەیشتینە لای ماڵەکانی بەنی عەمری کوڕی عەوف لە قوبا لەوێشەوە چووین بۆ ناو شاری مەدینە گەیشتینە خزمەت پێغەمبەری خوا و بینیمان لای خەندەقەکەدا وەستابوو من ئەو ڕۆژە تەمەنم هەشت ساڵان بوو و براکەم فەزڵ سیانزە ساڵ بوو. لەو کات و ساتە دژوار و پڕ مەترسیا، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ پەیمانی لە هاوەڵانی بەڕێزی وەردەگرت. حاریسی کوڕی زیادی ساعیدی ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، من هاتمە خزمەت پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ لە غەزای خەندەقدا، لە کاتێکدا ئەو پەیمانی لە خەڵکی وەردەگرت لەسەر کۆچ کردنیان. وتم ئەی پێغەمبەری خوا پەیمان لەمە وەرگرە، فەرمووی ئەوە کێیە؟ وتم کوڕی مامم، حوطی کوڕی یەزید یاخود یەزیدی کوڕی حوطە. دەڵێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی، پەیمان لە ئێوە وەرناگرم چونکە خەڵکی بۆ لای ئێوە کۆچ دەکات. ئێوە بۆ لای ئەوان کۆچ ناکەن. سوێن بەو زاتەی کە گیانی محمدی بەدەستە هەرکەسێک ئەنساری خۆش بوێت هەتا دەگاتە لای خوای پەروەردگار خوداش ئەو کەسەی خۆش دەوێ و هەرکەسێکیش ڕقی لە ئەنسار بێ هەتا دەگاتە خزمەت خوای پەروەردگار خوداش ڕقی لە ئەو کەسە دەبێت بەو شێوەیە ئەحزاب بە هەموو گرۆه و هۆز و قەبیلەکانەوە هاتن کە خاوەنی هێز و توانایەکی گەورە بوون لە ڕووی ژمارەی سوپای بێ ئەندازە و کەل و پەلی سەربازی و چەند و چوونی تۆکمەی ئەو کاتە هەموو پێکەوە هاتن و لە هەموو لایەکەوە مسوڵمانانیان گەمارۆدا. بەڵام لەگەڵ هەموو ئەوانەشدا بیروباوەڕی هاوەڵانی بەڕێزی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ دووچاری ڕاچڵەکین و لاوازی نەبوو بەڵکو دڵنیایی و چەسپاوییان لەسەر پەیڕەوکردنی ئایینی پیرۆزی ئیسلام و ڕێوشوێنی پێغەمبەرەکەیان زیاتر و دامەزراوتر بوو. موشریکەکان هەوڵی هێرشکردنە سەر مسوڵمانەکان دەدەن موشریکەکان زۆر هەوڵیاندا لە خەندەقەکە بپەڕنەوە ئەسپ سوارەکانیان هەموو شەوێک بە دەوری خەندەقەکەدا غارغارێنیان بوو لە دەرفەتێک دەگەڕان کە مسوڵمانەکان بێ ئاگا بن و ئەوان بتوانن لە کەلێنێکەوە دزە بکەن و بپەڕنەوە و دەست لە مسوڵمانەکان بوەشێن و بێ ئاگایی بەرگری کاری مسوڵمانەکان بە هەلبزانن بۆ بە کۆمەڵ پەڕینەوەیان. بەڵام موسڵمانەکان زۆر بە وردی چاودێری جموجوڵی موشریکەکانیان دەکرد، بەردەوام لە ئامادەباشیدا بوون بۆ هەر ڕووبەڕووبوونەوەیەک و پلانەکانیان پووچەڵ دەکردنەوە. ڕۆژانی گەمارۆکە درێژەی کێشا، لەو ماوەیەدا تەنها تیربارانکردن ڕوویدەدا، بەبێ ڕوودانی هیچ ڕووبەڕووبوونەوەیەکی توند لە نێوانیاندا. هەندێک لە سوارچاکەکانی قوڕەیش بێتاقەت بوون لە درێژە خایاندنی ماوەی گەمارۆکە و چاوەڕوانی بێتاقەتکەری بەو شێوەیە نەبوون، بۆیە لە هەوڵدا بوون تا هێرشێکی ستەمکارانە ئەنجام بدەن و بپەڕنەوە لە خەندەقەکە. بۆیە ناوچەیەکی تەسکی خەندەقەکەیان هەڵبژارد و بە هەلیان زانی و بەو پێیە توانیان دزە بکەن و بپەڕنەوە لێی. هەر بە پەلە کەتیبەیەک لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لێیان هاتنە دەست و پێشیان پێ گرتن و توانیان ئەسپ سوارە هێرشبەرەکان ناچاری ڕاکردن بکەن و سەرکردەکەشیان کە عەمری کوڕی عەبدود بوو بکوژن. ابن اسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لە سەر بێ و موسڵمانەکان وەستا بوون بەرامبەر بە احزاب و دوژمنەکانیشیان گەمارۆیان دابوون بەڵام هیچ ڕووبەڕوو بوونەوەیەکی سەربازی بە شێوەی تێکپەڕژان ڕووی نەدا تەنها ئەوە نەبێت چەند سوارچاکێکی قوڕەیش لە ناویاندا عەمری کوڕی عەبدوود و عیکریمەی کوڕی ابو جهل و هوبەیرەی کوڕی ابی وهبی مخزومی ضراری کوڕی خطاب خۆیان ئامادە کرد و بەرگی جەنگیان پۆشی، پاشان دەرچوون بە ئەسپەکانیانەوە. ئینجا شوێنێکی بەرتەسکیان ڕەچاو کرد لە خەندەقەکە و لە ئەسپەکانیان خوڕی و لەوێوە پەڕینەوە و کەوتنە ناو قوڕاوێک چەقین لە نێوان خەندەق و کێوی سەلەعدا. عەلی کوڕی ئەبو تالیب ڕەزای خوای لەسەر بێ لەگەڵ دەستەیەک لە موسڵمانان بۆیان چوون هەتاکوو گەیشتنە سەریان لەو دەروازەی لێوەی پەڕیبوونەوە بە ئەسپەکانیانەوە هەوڵیان نەدا بە خێرایی بەرەو ڕوویان بڕۆن. عەمری کوڕی عەبدود لە پاڵەوانە ناسراوەکانی قوڕەیش بوو، بەشداری غەزای بەدری کردبوو، لەوێدا بریندار بووبوو، بەشداری غەزای ئوحودی نەکردبوو، کاتێک غەزای خەندەق هات بەشداری کرد و پەڕۆیەکی بۆ ناسینەوەی لە نێوچەوانی خستبوو بۆ ئەوەی پایەی خۆی دەرخا و ببینرێ، کاتێک خۆی لەسەر ئەسپەکەی بوو وتی. کێ بۆم دێتە مەیدان بۆ شمشێربازی؟ عەلی کوڕی ئەبو تالیب بۆی چووە مەیدان و پێی وت، عەمر! تۆ شەرت و پەیمانت لەگەڵ خوادا بەستووە کە هەر کەسێکی قوڕەیشی داوای دوو شتت لێ بکات یەکێکیانی بۆ جێبەجێ بکەیت. پێی وت، بەڵێ. عەلی فەرمووی، من بانگت دەکەم کە باوەڕ بە خودا و پێغەمبەرەکەی و ئایینی پیرۆزی ئیسلام بێنی. ئەویش وتی، پێویستم بەوە نییە. فەرمووی، کەواتە داوای دابەزینت لێ دەکەم بۆ شەڕە شمشێر. بە عەلی وت، بۆچی ئەی کوڕی برام، وەڵڵاهی من پێم خۆش نییە تۆ بکوژم. عەلی پێی وت، بەڵام وەڵڵاهی من پێم خۆشە بتکوژم. عەمر ڕقی هەستا کە ئەو قسەیەی گوێ لێ بوو. لە ئەسپەکەی خۆی هەڵدایە خوارەوە و لە دەموچاوی ئەسپەکەی دا و کوشتی. پاشان بەرەو ڕووی عەلی ڕۆیشت. کەوتە شەڕشمشێر لەگەڵیدا و یەکتریان دەهێنا و دەبرد، ئەوە بوو عەلی دواجار کوشتی و ئەسپ سوارەکانی تر لە ترسان بە شکست خواردوویی بە پەلە لە خەندەقەکەوە ڕایان کرد. عیکریمەی کوڕی ئەبوو جەهل لە پەلەپەلی و لە ترسادا ڕمەکەی لە بیر چوو لەو ڕۆژەدا لە بەر ئەوەی کە بە سەر عەمردا هات و ڕای کرد. بەو شێوەیە شکستیان خوارد و ڕایان کرد و لاشەی عەمری کوڕی عەبدودیان لە گۆڕەپانی جەنگ بەجێ هێشت، ئەویش لە هەندێ گێڕانەوەدا هاتووە، لەوانەش ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پیاوێک لە موشریکەکان کوژرا لە غەزای خەندەقدا، داوایان کرد کە بیشارنەوە، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگەی نەدان کە بیشارنەوە تا پارەی خوێنەکەی بدەن، بەڵام پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پارەی خوێنەکەی وەرنەگرت، لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، موسڵمانەکان لە غەزای خەندەقدا پیاوێکیان لە موشریکەکان کوشت و ئەوان داوای لاشەکەیان کردبۆوە لە جیاتی ئەوەش پارەیان ناردبوو لە گێڕانەوەیەکی تردا دوانزە هەزار درهەمیان ناردبوو لە ڕیوایەتێکی تردا دە هەزار پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی لاشەکەیان بدەنەوە لاشەکەی پیسە و پارەی خوێنەکەشی پیسە نەخێر لە لاشەکەیدایە و نەخێر لە پارەی خوێنەکەشیدایە ئیبن هیشام ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، ئەوەش لاشەی عەمری کوڕی عەبدود بوو. موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، بەڵکو ئەوە لاشەی نوفەیلی کوڕی عەبدوڵڵای کوڕی موغیرە بوو. نوفەیل ئەو کەسە بوو کە لە سریەکەی عەبدوڵڵای کوڕی جەحش ڕای کرد و بە دیل نەگیرا. عیکریمەش ڕەزای خوای لەسەر بێ لەم قسەیەدا پشتگیری دەکات. نوفەیل لە ئەسپەکەی کەوتە خوارەوە و کوژرا لە غەزای خەندەقدا. ئەبو سوفیان فدیە و پارەی خوێنەکەی نارد سەد وشتر بوو بۆ خزمەتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ. پێغەمبەری خوا درودی خوای لەسەر ڕەتی کردەوە و فەرمووی، بیبەنەوە، ئەو لاشەیە پیسە. لە گێڕانەوەیەکی زەعیفدا کە سەعدی کوڕی ئەبی وەقاس بە تیر پیاوێکی لە موشریکەکان پێکاوە لە غەزای خەندەقدا بە جۆرێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کەوتۆتە پێکەنین لە عامرەوە ئەویش لە باوکیەوە سەعدی کوڕی ئەبی وەقاز ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، سەعد یەکێکە لەو دە کەسەی مژدەی بەهەشتیان پێدراوە، لە کاتی غەزای خەندەقدا پیاوێک خۆی زرێپۆش کردبوو تا سەر لووتی ئاسن بوو قەڵغانی لە دەست بوو، پاشان فەرمووی بەو شێوەیە بەرەو پشت کەوت دەفەرموێ دەستم برد بۆ جوعبەی تیرەکانم تیرێکم دەرهێنا کە خوێنی پێوە بوو خستمە بەر کەوانەکەم کاتێ قەڵغانەکەی هەڵدەسووڕاند تێم گرت نەمزانی تیرەکە بەر کوێی کەوت. ئەو پیاوە بە پشت تاکەوت و قاچەکانی دەجوڵاند. ئەو شێوەیەش پێغەمبەری خوای درودی خوای لەسەر بێ هێنایە پێکەنین تا ددانی خرێی دەرکەوت. وتم بە چی پێدەکەنی؟ وتی بە جوڵانەوەی ئەو پیاوە. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دروشمی موسڵمانەکانی دانا کە بریتی بوو لە، ئەوان سەر ناکەون. بۆ ئەوەی لە شەودا ئەگەر لەگەڵ دوژمندا دووچاری پێکهەڵپژانی دەستە و یەخە بوون یەکتری بناسنەوە. لە مهلەی کوڕی ئەبو سەخرەوە دەفەرمێت، گوێم لە کەسێ بوو ئەمەی لە پێغەمبەر دروودی خوای لە سەر بێت دەگێڕایەوە، لە گێڕانەوەیەکی تردا لە بەڕاء ی کوڕی عازبەوە دەفەرموێت، پێغەمبەری خودا دروودی خوای لە سەر بێ کە لە لێدانی خەندەق بووەوە لە شەوێکدا ترسی ئەوەی هەبوو ئەبوو سوفیان هێرش بێنێتە سەریان، فەرمووی، من وا دەبینم کە بێ باوەڕان ئەمشەو هێرشتان بهێننە سەر، بۆیە وا باشە لە ئامادەباشیدا بین، ئەگەر پەلاماریش دران، با دروشمتان ئەوان سەرناکەون بێت. لە گێڕانەوەیەکی تردا فەرمووی، ئێوە سبەینێ ڕووبەڕووی دوژمنەکانتان دەبنەوە. با دروشمتان ئەوان سەرناکەون بێت. بێباوەڕەکان لە هەوڵدا بوون بۆ هێرش و پەلامار و خۆ نزیککردنەوە لە خەندەق. هەر کاتێک ئەو هەوڵەیان دەدا، موسوڵمانەکان بە تیربارانکردنیان پووچەڵیان دەکردەوە. لە دەرفەتێکدا توانیان دزە بکەن و نزیک ببنەوە لە مسوڵمانان. لە یەکێک لەو تیرباران کردنە دەستەویەخانەدا تیرێک بەر شانی سەعدی کوڕی موعازی ئەنساری کەوت. لە دایکی باوەڕداران عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کە ئەو لە قەڵای بەنی حاریسەدا بوو کە لە قایمترین و پتەوترین قەڵاکانی مەدینە بوو و دایکی سەعدی کوڕی موعازشی لەگەڵدا بوو، عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوە بەر لە دابەزینی ئایەتی حیجاب بوو، سەعد بەلاماندا تێپەڕی، زرێیەکی کورتی لەبەر کردبوو کە ئەڵقەکانی هەموو دەرهاتبوو، کێردێکی بچووکی بەدەستەوە بوو، بە گورجوگۆڵی و خۆدەرخستنێکەوە دەڕۆیشت، ئەم دێڕە هۆنراوەی دەوت. لبث قلیلا یشهد الحجا حمل لا بأس بالموت اذا حان الأجل واتە پاش کەمێکی تر ئەم شەڕ و جەنگە هەڵمەتی بوێرانە دەبینێت، باکمان نییە لە مردن ئەگەر ئەجەل کاتی هات. دایکی فەرمووی، بگە پێیان، وەڵڵاهی دواکەوتیت ئەی کوڕەکەم. عایشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێم وت ئەی دایکی سەعد، وەڵڵاهی پێم باش بوو کە زریەکەی سەعد لەوەی ئێستای باشتر بوایە. دەفەرموێت وتم، دەترسم کە لەوێوە تیرێکی بەر بکەوێت. دواتر سەعدی کوڕی موعاز بە تیرێک پێکرا کە بەر شانی کەوت و شاڕەگی پچڕاند. هەروەک عاسیمی کوڕی عەمری کوڕی قەتادە دەفەرموێت، لەلایەن حەبانی کوڕی قەیسی کوڕی عەرەفە کە لە بەنی عامری کوڕی لوئەی بوو، کاتێک تیرەکەی تێگر وتی، بیگرە لە من کوڕی عەرەقەم، سەعد پێی وت، خودا ڕووت بە ئاگر بسووتێنێت، ئەی خودایە، ئەگەر غەزایەکمان ماوە لەگەڵ قوڕەیش ئەوە بمهێڵەوە بۆ ئەو غەزایە، خۆت دەزانی هیچ شتێکم ئەوەندەی جیهاد کردن لەلا خۆشەویست تر نیە لەگەڵ ئەو کەسانەی کە ئازاری پێغەمبەرەکەی تۆیان داوە و بە درۆیان خستۆتەوە و لە جێگە و ڕێگەی خۆیان وەدەریان ناوە. لە گێڕانەوەیەکی تردا خاتوو عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، لە غەزای خەندەقدا دەرچووم بەرەو خەندەق، شوێنپێی خەڵکەکەم هەڵگرت، گوێم لە تەپەی سەر ئەرزەکە بوو لە دوای خۆمەوە، دەفەرمێت، ئاوڕم دایەوە سەعدی کوڕی موعازم بینی، کوڕە براکەی حارسی کوڕی ئەوسی لەگەڵ بوو، قەڵغانی لە دەست بوو. دەڵێت لەسەر زەویەکە دانیشتم. سەعد خۆی زرێ پۆش کردبوو بە ئاسن. لەم لاولاوە سەر شانەکەی دەرچوو بوو. من ترسام لەوەی لە لاکانی، ئاسنی زرێکەوە تیری بەرکەوێ. دەفەرمێت، سەعد لە گەورەترین کەڵە پیاوانی ئەنسار بوو و باڵای بەرز بوو، کە تێپەڕی ئەم دێڕەی بە ئاوازەوە دەوت. لبث قلیلا یدرک الهجاء حملوا ما احسن الموت اذا حان الاجل دەفەرموێت ئینجا هەستام خۆم گەیاندە باخێک کە هەندێک لە مسلمانەکانی لێ بوو عمەری کوڕی خەتا بوو پیاوێکی بە ئاسندا پۆشراویان لەگەڵدا بوو عمر ڕزای خۆی لەسەر بێ فەرمووی چ شتێک تۆی هێناوەتە ئێرە واللهی تۆ نەترسی تۆ دڵنیای لەوەی دووچاری بەڵاو دەستگیرکردنێک نابی دەفەرموێت ئەوەندەی سەرزەنشت کردم تا خۆزگەم دەخواست کە زەوی ببوایەتە دوو لەت و لەو کاتەدا بچوومایەتە ناوی. دەفەرموێت پیاوەکەی تر ئاسنەکەی سەر دەموچاوی لابرد و سەیر دەکەم تەڵحەی کوڕی عوبەیدوڵڵایە. فەرمووی هاوار بۆ تۆ ئەی عومەر، ئەمڕۆ تۆ زۆرت قسە کرد بەرامبەری، ئەمڕۆ ڕاکردن و لایەنگری لە کوێیە و بۆ کێیە تەنها بۆ لای خوای پەروەردگارە دەفەرمێت سەعد ڕەزای خوای لەسەر بێ پێکرا بە تیری کەسێک لە بێ باوەڕەکانی قوڕەیش کە ناوی ئیبن و عەرقەم بوو پێیوت بیگرە لێم من ئیبن عەرقەمم بەرشانی کەوت و شاڕەگی سەرشانی بڕی ئەویش دووعای لێکرد لەلای خوای پەروەردگار برینەکەی خوێنی لێ دەڕۆی و نەدەوەستا بەو شێوەیە سەعد پێکراو بریندار بوو لەو شوێنەی دایکی باوەڕداران عایشە ڕەزای خوای لەسەر بێ مەترسی لێ نیشتبوو لەسەری ئەم ڕووداوە هەردوو هاوەڵی بەڕێزی پێغەمبەری خوای خەمبار کرد هەروەک عەمری کوڕی شەرحەبیل ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، لە کاتێکدا سەعدی کوڕی معاز بە تیر پێکرا لە غەزای خەندەقدا خوێنەکەی پژا بە پێغەمبەردا درودی خوای لەسەر بێ ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ هاتە خزمەتی و فەرمووی هاوار پشتم شکا پێغەمبەری خوا فەرمووی لەسەر خۆ بە ئەبوو بەکر ئینجا عمر هات و فەرمووی ئینا لله و ئینا ئیلیه ڕاجعون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە دەستی خۆی شوێنی برینەکەی بە ئاگر بۆ داخ کرد بۆ ئەوەی دووچاری خوێن بەربوون نەبێ و برینەکەی نە ئاوسێ و کێم نەکا لە جابیرەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت سعدی کوڕی معاز تیرێک بەرشانی کەوت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ شوێن برینەکەی بەدەستی خۆی بە مقاش داخ کرد دەفەرمێت پاشان ئاوسا و کێمی کرد دووبارە داخی کردەوە پاشان پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ سەعدی کوڕی معازی گواستەوە بۆ مزگەوتی فەتح لە لای خەندەقەکە بۆ ئەوەی لە نزیکەوە ئاگاداری بێت و بەسەری بکاتەوە هەروەک دایکی باوەڕداران ئایشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت سعد ڕزای خوای لەسەر بێ بە تیرێک پێکرا کە بەرشانی کەوت لە غەزای خەندەقدا پیاوێک تیرەکەی لێدا ئیبن و عرقەمی پێدەوترا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بردیە مزگەوت و خێمەیەکی بۆ هەڵدا بۆ ئەوەی چارەسەر بکرێ و لە نزیکەوە چاودێری بکات. لە یەکێک لە ڕۆژەکانی گەمارۆکەدا موشریکەکان هەستان بە هێرشێکی توند و تیژ کەتیبەیەکی بەهێز و پڕ چەکیان بە ئاڕاستەی بارەگای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە پێش ڕەویدا بوو. مسوڵمانەکان ئەو ڕۆژە، هەتا شەو داهات بە جۆرێک لەبەر سەرگەرمیان بە جەنگەوە نوێژی عەسریان بۆ نەکرا ئەو ڕووداوەش پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و هاوەڵانی زۆر خەمبار کرد بە جۆرێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دوعای لە مشریکەکان کرد لە دوای کۆتای هاتنی ئەو دەورەی تری جەنگ پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر ئەو نوێژانەی کە لە دەستیان چوو بوو بە کۆمەڵ بۆ هاوەڵانی کرد لە ئیبن و سعدەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت مشتیکەکان پێغەمبەری خوایان درودی خوای لەسەر بێ سەرقاڵی جەنگ کرد و بواری چوار نوێژیان پێنەدا نیوەڕۆ و ئەسر و مەغریب و عیشا لە غەزای خەندەقدا ئەوەش پێغەمبەری خوای خەفەت بار کرد و دوعای لە مشتیکەکان کرد هەروەک عەلی ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە غەزای ئەحزابدا دانیشتبوو لەسەر لێوارێک لە لێوارەکانی خەندەقەکە و فەرمووی، خوای گەورە ماڵ و سک و قەبرەکانیان پڕ بکا لە ئاگر، هەروەک سەرقاڵی جەنگیان کردین بەو هۆیەوە نوێژی عەسرمان چوو هەتا خۆرئاوا بوون. پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ هاوەڵانی لە دۆڵی بەتحان دەستنوێژیان گرت و هەروەک لە جابیرەوە هاتووە دەفەرموێت، عومەری کوڕی خەتاب ڕەزای خوای لەسەر بێ هات لە غەزای خەندەقدا لە دوای خۆرئاوابوون قسەی بە موشریکەکانی قوڕەیش دەوت فەرمووی ئەی پێغەمبەری خوا، هەوڵ و تەقەلای زۆرم دا بۆ ئەنجام دانی نوێژی عەسر بەڵام هەتا خۆر نزیک بوو لە ئاوا بوون ئەوجا فریا کەوتم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی وەڵاهی منیش هێشتا ئەو نوێژەم نەخوێندوە لە دۆڵی بەتحان دابەزین و پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەست نوێژی گرت و ئێمەش بەهەمان شێوە دەست نوێژمان گرت نافیع بە عەبدوڵڵای کوڕی عومەری فەرموو، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە کوێ نوێژی دەکرد لە غەزای ئەحزابدا؟ ئەویش فەرمووی، ئەو نوێژی لەناو شیوێک دەکرد لای کاولگەیەک، هەر لەوێدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئیزنی ڕۆشتنی دا بە خەڵکەکە. پاشان فەرمانی پێکردم کە بانگیان بکەمەوە منیش فەرمانەکەم جێبەجێ کرد پاشان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ نوێژی بۆ کردن بە شێوەی یەک لە دوای یەک هەروەک عبدوڵای کوڕی مەسعود ڕزای خی لەسەر بێ دەفەرمێت فەرمانی کرد بە بیلال بانگ بدا و پاشان قامەتی کرد و نوێژی نیوەڕۆی کرد هەروەک چۆن لە کاتی خۆیدا بە ئاسایی دەیکرد. پاشان داوای لێکرد قامت بۆ نوێژی عەسر بکا و نوێژی عەسریشی بۆ کردن وەک کاتی ئاسایی چۆن دەکرێت. پاشان قامت بۆ نوێژی شێوان کرا و نوێژی شێوانیش وەک کاتی خۆی بۆی کردن. پاشان قامت بۆ نوێژی عیشا کرا و نوێژی عیشاشی وەک کاتی ئاسایی خۆی بۆ کردن. لە گێڕانەوەیەکی تردا پاشان فەرمووی، ئێستا لەسەر ڕووی ئەم زەمینە خەڵک نییە یادی خوا بکا جگە لە ئێوە. ئازیزان، جوولەکەکان بەردەوامن لە فێڵ و تەڵەکەکانیان بەرامبەر بە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و موسڵمانان، ئەمجارەیان بەنی قوڕەیزە هەوڵی هەڵوەشاندنەوەی پەیماننامەی مەدینە ئەدا و خیانەت دەکات لە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ. بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا هەندێک لە ڕووداوەکانی غەزای خەندەقمان پێشکەشکردن بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیەشدا بەردەوام دەبین خیانەتکردنی بەنی قوڕیزە و هەڵوەشانەوەی پەیمان نامی مەدینە لەو کاتەوە پێغەمبەری خوا درودی خۆی لەسەر بێت تەشریفی هێنایە مدینە نووسراوێکی نووسی لە نێوان مسلمانەکان و جوولەکەکان کە ناسراوە بە پەیمان نامی مدینە لەو پەیمان نامەیەدا هاتووە جوولەکەکان خەرجی خۆیان هەیە و مسلمانەکانیش خەرجی خۆیان لە نێوانیاندا پەیمانانی پشتیوانی کردن و سەرخستن هەیە دژ بە هەر کەسێک کە جەنگ لەگەڵ خەڵکی ئەم هاوپەیمانێتیە بکات لە نێوانیاندا ئامۆژگاری و پرس و ڕاوێژ و چاکەکاری هەیە لەوە بەدواوە لەگەڵ یەکتردا خراپەکاری و تاوان نابێت هەبێت و لە بەندێکی تردا هاتووە جوولەکەکان هاوڕا و یەکدەنگ دەبن لەگەڵ باوەڕداراندا هەر کات شەڕیان لەگەڵدا کرا لە نێوان هەردوولادا پشتیوانی و سەرخستنی یەکتری هەیە دژ بەو کەسانی هەڵدەکتنە سەر شاری مەدینە پەیماننامەکەش پێویستی دەکات لەسەر جوولەکەکانی بەنی قوڕەیزە و مسلمانەکان کە بەرگری بکەن و بجەنگن دژ بە هەر کەسێک کە هێرش و پەلامار دێنێتە سەر شاری مەدینە و لە پرس و ڕاوێژی یەکتردابن و ببنە یەک هێز دژ بە هەر دوژمنێکی پەلاماردەر بەڵام جوولەکەکان ئەو پەیماننامەیان شکاند و پاڵیاندایە پاڵ ئەحزاب بۆ دژایەتی کردنی موسڵمانان بەو شێوەیە هەوڵ و تەقەڵاکەی حویی کوڕی ئەختەب سەرکەوتنی بەدەستهێنا لەگەڵ بەنی قوڕەیزەدا بە شێنەیی بەرەو هەڵوەشانەوەی پەیمانەکە و دژایەتی کردنی مسلمانەکانی بردن ابن اسحاق رحمەتی خوای لێبێ دەفەرمێت حۆیی کوڕی ئەختەبی نەزیری دژمنی خوددا ڕۆیشت بەرەو بەنی قوڕەیزە هەتاکوو گەیشتە لای کەعبی کوڕی ئەسەدی قوڕەیزی کە سەرپەرشتیاری هەموو پەیمان و بەڵێنەکانی بەنی قوڕەیزە بوو کە لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەستبوویان بە نوێنەرایەتی هۆزەکەی و پەیمان بەجێهێنان و بردنە سەری ئەو پەیمان نامەی دایە پێغەمبەری خوددا درودی خوای لەسەر بێ کاتێک کە عەب هەواڵی هاتنی حویی کوڕی ئەختەبی بەرگوێ کەوت دەرگای قەڵای لەسەر خۆی داخست موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت بەنی قڕیزە دەرگای قەڵاکانیان داخست بە ڕووی حویەیدا چونکە بە پیاوێکی بەد و خراپیان دەزانی و زۆر بە ڕەشببینیەوە دایان ڕوانیە حویی کوڕی ئەختەب وتیان بە هیچ جۆرێک ناچی نەپاڵ ئەوانە هیچ شتێکمان لەوان نەبینیوە واتە لە مسلمانەکان لە پەیمان شکێنی دوای ئەوەش نازانین کێش کەس دێنێت لەم جەنگەدا چونکە حویی هۆزەکەی خۆی بەنی نەزیر دووچاری لەناوبردن کردبوو بۆیە پێویستە ئاگاداری خۆتان بن و بە قسەکانی فریو نەخۆن حویی لە شەودا هاتە بەر دەرگای قەڵاکەیان و ئەوان لەسەر خۆیان داخستبوو و گەورەکەیان لەو ڕۆژگارەدا کەعبی کوڕی ئەسەد بوو بە جولەکەکانی بەنی قوڕەیزەی وت ئەو پیاوە مەبەستی حویی بوو خراپەکار و بەدە و من ڕەشبینم بەرامبەری با حویی دووچاری بەدبەختی و چارە ڕەشیتان نەکا ئینجا حویی بانگی کرد ئەی بەنی قوڕەیزە ئایا وەڵامم نادەنەوە ئایا ناتانەوێت بێمە ناوتان میوانداریم ناکەن بە دڵنیاییەوە ژمارەیەکی زۆرم لە سوپای بێشمار کۆ کردوتەوە بەنی قڕی زەوتیان واللهی دەرگای لێ دەکەینەوە پاشان حویی وتی ئایا کە عەب لە کوێیە هاوسەرەکەی وەڵامی دایەوە وتی لێرە نییە و دەرچووە بۆ هەندێک پێداویستی خۆی حویی وتی بەڵکو لەلاتە لەسەر سفرەی نان خواردنەکەی و نان دەخوات و نایەوێت لەو خواردنەی ئێوارەی بەشم بدات حویی بانگی کرد هاوار بۆ تۆ کەعب دەرگاکەم لێ بکەرەوە ئەویش وتی هاوار لە دەست تۆ حویی تۆ کەسێکی خراپەکار و چارە ڕەش و ڕیسوایت وازم لێبێنە من پەیمانم بە محەممەد داوە بە هیچ جۆرێک ئەو گرێ بەسە هەڵناوە شێنمەوە کە لە نێوان من و ئەودایە واللهی لە ڕاستگۆی و ئەمەکداری بەولاوە هیچی ترم لەو پیاوە نەدیوە ئەویشوتی هاوار بۆ تۆ دەرگاکەم لێ بکەوە قسەت لەگەڵ دەکەم وتی بە هیچ جۆرێک نایکەمەوە ئەویش وتی واللهی بۆیە دەرگای قەڵاکەت لەسەر داخستوم لە ترسی ئەوەی تا لە نان خواردنەکەت بەشدار نەبم لەگەڵ تا و خواردن بخۆم ئەمە کەعبی زۆر تووڕە کرد کەعبوتی دەرگاکەی لێبکەنەوە بابێتە ژوورەوە پیاوێکی خراپەکار و شوومە وەڵاهی هیچ ڕێگەیەکی چاکە و خێری لێ ناوەشێتەوە بۆمان حۆیی هاتە ژوورەوە کاتێک هاتە ناویان لە ناو قەڵاکەوتی ئەی بەنی قوڕیزە سربەرزی و شکۆمەندی ڕۆژگارم بۆ هێناون هاتوون سوپایەکی بێ ئەژماری وان بۆ هێناون کە هیچ کەسێک ناتوانێت ڕوبەڕووی بوەستێتەوە دەستکەوتێکی بێماندووبوونم خستۆتە بەردەستان گەورەکەیان کە عپ پێیوت بەڵێنی دەستکەوتی بێ ماندووبوون و سوپای بێ ئەژمارمان پێ دەدەیت کە سەرشۆڕ و زەلیلمان بکەن و پشتمان تێ بکەن؟ بانگەوازی دەریای هەتاهەتایی دەدەی بە گوێماندا کە لێمان جیا نابێتەوە؟ وەڵڵاهی تەنها بەڵێنێکی پڕ کەش و فشو لە خشتەبەر و پڕ لە خۆبایی بوونە. حویی وتی. کەعب پێی وت وەڵاهی تۆ هاتوویت زەلکاو و ڕیسوایی ڕۆژگارت بۆ هێناوم بەڵێنی هەورێکی بێبارانم پێدەی کە دێت و دەڕوات و هەورە بروسکە و چەخماخەی هەیە و هیچی تر پاشان لە ناو دەچێت خوا لە ناوت بەرێت حویی وازم لێبێنە لەسەر ئەو پەیمانە کە لەسەریم ئەم دۆخەمان لێ تێک مەدە من هیچ شتێکم لە محەممەد نەدیوە تەنها ڕازگۆی و وەفاداری نەبێت لەناو چیت حۆی وازمان لێ بێنە لەسەر ئەو پەیمانە لەگەڵ ئەو پیاوە هەمانە مەبەستی پێغەمبەرە درودی خی لەسەر بێ من هیچ کەسێکم نەدیوە ڕازگۆتر و بە ئەمەکتر بێت لە محەممەد و هاوڵانی واللهی بە زۆر ئاینی خۆیان بەسەردا نەسەپاندوین و ماڵیان لێ زەوت نەکردوین ئێمە ڕقمان لە هیچ شتێکی محەممەد و کردەوەی تۆش نابێتەوە تەنها ئەوە نەبێت تۆ بانگمان دەکەیت بۆ لە ناوچوون و فەوتان ئێمە خوددات بیر دەخینەوە کە تەنها لەو داخوازیەی هەتە وازمان لێ بێنیت ئەویش وتی وەللەهی بە هیچ جۆرێک دەست هەڵناگرم تا ڕۆژی قیامەت نابێت محەممەد لە ئاسایش و دڵنیاییدا بژی ئێمە و ئەو سوپا و لەشکرە زۆرەش لێک جیا نابینەوە هەتا لە بینی نەبین عمری کوڕی سەعدی قوڕیزی وتی ئەی کۆمەڵی یەهود ئێوە پەیمانتان بە محەممەد داوە لەسەر ئەو شتانەی کە خۆتان باش دەیزانن کە خیانەتی لەگەڵدا نەکەن و پشتیوانی و کۆمەکی دوژمنان نەکەن بۆ سەری و سەرخەر و پشتیوانی بن لە دژی هەر کەسێک هەڵکوتێتە سەر یەثریب واتە مەدینە کەواتە بە ئەمەک بن لەسەر ئەو پەیمانەی کە مۆرتان کردووە و تا ئێستا لەسەرین ئەگەر پشتیوانیشی لێ ناکەن و سەری ناخەن دەلێی گەڕێن با خۆی لەگەڵ دوژمنەکانی یەکلایی بکاتەوە. ئێوە خۆتان کەنارگیر بگرن حویی لە کۆڵ کەعب نەبووەوە تا ناچار بە هەڵۆشانەوەی پەیمانەکەی کرد و بەو مەرجەی پەیمانی لەگەڵدا ببەستێ و بەڵێنی پێبدات ئەگەر قڕیش و غەتەفان گەڕانەوە و هیچیان بۆ لەگەڵ محەممەد نەکرا ئەوە حویی لەگەڵ کە بچێتە قەڵاکەیانەوە هەر شتێک دووچاری ئەوان بوو لە زەرەر و زیان بەر ئەویش بکەوێ لەو کاتەدا گوێڕایەڵیان کرد و ناپاکیان کرد بەرامبەر ئەو پەیمانەی کە پێشتر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانەکانیان دابوو کابی کوڕی ئەسد پەیمانەکەی هەڵوەشاندەوە و نکۆڵی کرد لەوەی کە پەیمان لە نێوان خۆی و پێغەمبەردا هەبێت هەموویان کۆک بوون لەو ناپاکیەدا تەنها سێ کەسیان نەبێت لە بەنی شعە بە ناوی ئەسەد و ئوسید و سەعلەبە بەو شێوەیە جوولەکەکان بوون بە هاوپەیمانانی مشریکەکان لەسەر جەنگ بەرپاکردن لە دژی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ سعیدی کوڕی موسەیب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەنی قڕێزە کەوتنە پیلان گێڕان لە دژی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ نامەیان نووسی بۆ مشریکەکانی مەکە و عویەینەی کوڕی حوسەین و ئەبو سوفیانی کوڕی حەرب لە غەزای ئەحزابدا کە دامەزراو و خۆڕاگر بن لە شوێنی خۆتان ئێمە پەیمانمان لەگەڵ مسوڵمانەکان هەڵوەشاندۆتەوە و دژایەتیان دەکەین هەتا لە ناو کولانیان دەخەین و لە ناوەوە لێیان دەدەین چەندین پڕوپاگەندە بڵاو بۆ بە ناو مسوڵماناندا کە بەنی قوڕەیزە پەیمانیان هەڵوەشاندۆتەوە و ئەوان دەتوانن کە لە پشتەوە جەنگ لەگەڵ مسلمانەکان بەرپا بکەن و بەسەریاندا بدەن پێغمبەری خوادرودی خی لەسەر بێ زوبەیری کوڕی عوامی نرد بۆ ئەوەی لە ڕاستی هەواڵەکە ئاگاداریان بکاتەوە لە جابیری کوڕی عبدوڵاوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە غەزای خەندەقدا کاتێک بارودۆخەکە زۆر ناڕەحەت بوو وە بە شێوەیەکی ترسناک پەرەی سەند، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، کەسێک هەیە هەواڵی بەنی قوڕەیزەمان بۆ بێنێ؟ ئەوە بوو زوبەیر ڕۆیشت هەواڵەکەی هێنا، پاشان بارودۆخەکە زیاتر شڵەژاو و سەخت تر بوو، ئەو کارەی سێ جار دووبارە کردەوە و لە دواییدا پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، هەموو پێغەمبەرێک حەواری هەیە حەواری منیش زوبەیرە لە عەبدوڵای کوڕی زوبەیرە و ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە کاتی غەزای خەندەقدا من و عمەری کوڕی ئەبوو سەلەمەی مەخزومی لە ناو قەڵایەکدا بووین کە هاوسەرەکانی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لەوێ بوون بە ناوی قەڵای حەسان ئەو خۆی چەماندەوە منیش سەرکەوتمە سەر پشتی بۆ ئەوەی سیر بکەم تا بزانم چۆن شەڕ دەکەن دواتر من پشتم چەماندەوە بۆ ئەوەی عمەر سەرکەوێتە سەر پشتم تا ئەویش بە هەمان شێوە سیر بکات بەو شێوەیە ئەو منی بەرز دەکردەوە و منیش ئەوم بەرز دەکردەوە جارێکیان منی بەرز کردەوە باوکمم بینی و ناسیمەوە کاتێک بەوێدا تێدەپەڕی بەرەو بەنی قوڕیزە بە سواری ئەسپەکەی دەڕۆیشت چونکە پێغەمبەری خوا دروری خی لەسەر بێ داوای لە مسلمانان کرد و فەرمووی کێ هەواڵی بەنی قوڕی زەمان بۆ دێنێ تا دواجار باوکم بەو کارە هەستا منیش سەیری باوکمم دەکرد بە تاودان جارێک لێرە تێدەپەڕی و جارێک لەو لا تێپەڕی هەر شتێکی بەرز هەبواە گورز دەگەیشتە سەری کاتێک ئێوارەدا هات هاتە لامان لە قەڵاکە پێم وت باوکە گیان باوکە گیان ئەمڕۆ تۆم بینی ئەوە چیت دەکرد واللهی من تۆم ناسیەوە کاتێک بەم ناوەدا تێدەپەڕیت بۆ لای بەنی قڕیزا ئەویش فەرمووی منت بینی ئەی کوڕە شیرینەکەم منیش وتم بەڵێ فەرمووی واللهی ئەی کوڕەکەم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دایک و باوکی بە قوربانکردن و فەرمووی دایک و باوکم بە قوربانت بن لە جێڕانەوەیەکی واقعیدا ڕەحمەتی خوای لەسەر بێ هاتووە ئەو ڕۆیشتووە و پاشان گەڕاوەتەوە فەرموویەتی ئەی پێغەمبەری خوا بینیم قەڵاکانیان ڕێکدەخست و خۆیان ئامادە دەکرد و ڕێگا و بانەکانیان چاک دەکرد و مەڕ و ماڵاتیان کۆ دەکردەوە بەو جۆرە بەڵگەیەکی زۆر بەردەستکەوت ئەوەیان پشت ڕاست دەکردەوە کە بەنی قوڕیزە پەیمانەکەیان شکاندووە و هەڵیان وەشاندوێتەوە هەر لەبەر ئەمەش پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ شاندێکی لە دیارترین پیاوانی ئەنساری نردبەرەوە بەنی قوڕیزە تا لەو دەنگ و باسە دڵنیابن و بچنە ناو قەڵاکانیانەوە وە ئەگەر ڕاست بوو لە ئاکامی کارەکەیان بیانترسێن و هەواڵەکەش بگەیەننە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و بانگیشیان بکەنەوە بۆ بەڵێن و پەیمان بەستنێکی تازە هەتا بۆیان بکرێت موسای کوڕی عقبە و زوهری ڕەحمەتی خوایان لێبێ دەفەرموون پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سەعدی کوڕی موعازی ئەشهەلی و سەعدی کوڕی عوبادە و عەبدوڵای کوڕی ڕەواحە و خەواتی کوڕی جوبەیری نارد بۆ لای بەنی قوڕەیزە بۆ قسەکردن و گفتوگۆ لەبارەی پەیمانەکەوە و هەروەها هاندانیان بۆ پابەندبوون پێیەوە و ترساندنیان لە ئاکامی دوای شکاندنی پەیمانەکە لە گێڕانەوەکەی ئیبن ئیسحاقدا ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی پێیان بڕۆن سیر بکەن بزانن ئایا ڕاستە ئەو دەنگ و باسی لەبارەی بەنی قوڕیزەوە پێمان گەیشتووە یاخود نا ئەگەر ڕاست بوو ئەوە بە ئاماژە و ناڕاستە و خۆ پێم بڵێن و بەناو خەڵکیدا بڵاوی مەکەنەوە باش پرزە نەبن واگەر لەسەر پەیمانەکەش بە ئەمەک بوون و وەک خۆیان مابوونەوە ئەوە بە ئاشکرا لە ناو خەڵکیدا باسی بکەن ئەوانیش ڕۆیشتن هەتاکو و گەیشتە بەر دەرگای قەڵای بەنی قوڕیزە و داوای کردنەوەیان کرد پاشان دەرگای قەڵاکەیان بۆ کرایەوە ئەوانیش چوونە ژوورەوە داوای دووبارە گەڕانەوە بۆ بەستنی پەیمان و تازەکردنەوەی بەڵێنیان لێکردن وتیان ئێستا ئێمە ئەو کارە بکەین پاش ئەوەی ئێوە هەردوو لای ئێمەتان شکاند مەبەستیان لە دوو باڵە شکاوەکە ڕاگوێزانی بەنو نەزیر و بەنو قەینوقاع بوو مسلمانان لەوێدا قسەی زۆر ناشرین تریان لێبیستن و هەڵسوکەوتی دوژمنکارانەیان لێبینین ئینجا پێغەمبەری خۆیان خستەوە یادیان تا زیاتر هۆشیاریان بکەنەوە ئەوان نووتیان پێغەمبەری خوددا کێیە هیچ گرێبەست و پەیمانێک لە نێوان ئێمە محەممەددا نییە پاشان دەریان کردە دەرەوە و جنێو و قسەی ناڕێکیان بە پێغەمبەری خواوت زۆر بە ناشرینی سەعدی کوڕی عوبادە ڕزای خوای لەسەر بێ قسەی ناشرینی پێوتنەوە و زۆر تووڕە بوو لێیان سەعدی کوڕی معازیش ڕزای خوای لەسەر بێ بە سەعدی کوڕی عوبادەی فەرموو واللهی ئێمە بۆ ئەوە نەهاتووین و لە نێوانمان قسەی ناشرین زۆر زیاتر لە پێویست کرا پاشان سەعدی کوڕی معاز بانگی کردن و فەرمووی ئێوە دەزانن کە چ شتێک لە نێوان ئێمە و ئێوەدا هەیە ئەی بەنی قوڕەیزە و من دەترسم ڕۆژێک وەک بەنی نەزیر چاوەڕێتان بکە و بەڵکو و تاڵتریش لەو ڕۆژەتان بەسەر بێ ئەوانیش دیسان قسەی ناشرینیان پێوت ئەویش فەرمووی ئەو قسە ناشرینەتان نەوتایە و لەوە باشتر یان چاکترتان بووتایە باشتر و گونجاوتر بوو بۆ حاڵتان اینجا گەڕانەوە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لە کاتێکدا هیچ شتێکی دڵخۆشکەریان لا نەبوو کاتێک هاتنەوە خزمەت پێغەمبەری خوا لە دەموچاویاندا بێزاری و ناڕەحەتی بەدی دەکرد لەو هەواڵەی کە زانیان فەرمووی دەنگ و باسی ئەوانەی پشتەوەتان مەبەستی بەن و قوڕیزە بوو ئەوانی شووتیان عەزل و قارە واتە ناپاکی هۆزی عەزل و قاڕیان دووبارە کردوتەوە کە لەسەر ئاوی ڕەجیع بەرامبەر خوبەی بوو هاوەڵانی کردیان ئەی پێغەمبەری خوا هاتینەوە خزمەتت لەلایەن پیسترین و ناپاکترین دروستکراوی خوددان و دوژمن کارترین دروستکراون بۆ خوا و پێغەمبەرەکەی پاشان هەواڵیاندایە دەربارەی ئەو قسانەی کردبوویان پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمانی پێکردن کە ئەم دەنگ و باسە بڵاو مەکەنەوە و بەنهێنی بالای خۆتان بێت پێغەمبەری خوا پاشان ڕووی سوڕاندەوە بەلای هاوەڵانی کە لە ناو ناڕەحەتی و دژواری دابوون و مەترسیەک ڕووی تێکردبوون زۆر بەهێزتر لە غەزای ئۆحد کاتێک بینیان پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ لایەن دێت وتیان دەنگ و باسی پش خۆمان لە بەنی قوڕیزە چی ئەی پێغەمبەری خوا ئەویش فەرمووی خێر دەبێت و مژدەی پێدان و دڵخۆشی دانەوە پاشان بە جلەکانی خۆی داپۆشی و ڕاکشا بۆ ماوەیەکی درێژ هاوەڵان ترس و دڵەڕاوکێ و ناڕەحەتیان زۆر زیاتر بوو کاتێک بینیان پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ ڕاکشاوە بۆیان دەرکەوت کە هیچ هەواڵێکی دڵخۆشکەری لە بەنی قڕێزەوە لا نییە پاشان سەری بەرز کردەوە و فەرمووی مژدەتان لێبێ مژدەتان لێبێ بە سەرکەوتنی خوددا و ڕزگار بوون لەم دۆخە سەعدی کوڕی مەعاز ڕزای خۆی لەسەر بێ زۆر پەس بووە و ناپاکی بەنی قوڕیزە و لە دڵی دەرنەدەچوو بۆیە نزای کرد کە خوا چاوی ڕۆشن کاتەوە بە لە ناوچوونی بەنی قوڕیزە لە جابیرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە غەزای ئەحزابدا سەعدی کوڕی معاز ڕزای خۆی لەسەر بێت تیرێک بەر شانی کەوت شادەماری باسکی بڕی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بە ئاگر بۆی داخکرد و دەستەکانی ئاوساو کێمی کرد ئەویش وازی لێهێنا دواتر دووچاری خوێن بەربوون بوو جارێکی تریش داخی کردەوە بە ئاگر و دووبارە هەڵاوسایەوە سعد کاتێک ئەوەی بینی فەرمووی ئەی خوایە گیانم دەرنەچێت هەتاکو و چاوم ڕۆشن دەبێتەوە بە لە ناوچووی بەنی قوڕیزا اینجا سەری دەمارەکەی بەستەوە و یەکتک خوێنی لێ نەهات پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ بەو پەڕی ورە بەرزی و دامەزراویەوە وەستا بەرامبەر ناپاکی و پەیمان شکێنی بەنی قوڕیزا هەموو هۆکاری بەرەنگاری و پارێزگاری خستەکار و بەکاری هێنا بۆ دەستەبەرکردنی گرنتی پاراستنی مسلمانان و بەرزکردنەوەی ورەیان. بۆ ئەو مەبەستە چەندین کەتیبەی سەربازی لە هاوەڵانی پێکێنا و فەرمانی پێکردن کە دەرچووی سەربازی بە شێوەی خۆنواندن ئەنجام بدەن بە هەموو لایەکی شاری مەدینەدا بە تایبەتی ناوچەکانی ڕۆژهڵات و ڕۆژئاوا و باشوور بۆ ڕێگرتن لە هەر دزەکردنێکی هێزەکانی دوژمن لەو ناوچانەدا سەلەمەی کوڕی ئەسلەمی ئەنساری بە دووسەد کەسەوە نرد زەیدی کوڕی حارسیشی بە سێسەد کەسەوە نرد تا پارێزگاری لە شاری مەدینە بکەن و بە ناویدا بگەڕێن بۆ درخستنەوەی مەترسیەکانی پەیمانشکێنی بەنی قوڕیزە لە پشتەوە و ئەله وەکبەر بکەن بە دەنگی بەرز بۆ ترساندنی بەنی قوڕێزە و بەرزکردنەوەی ورەی مسلمانان پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ خۆی بە تایبەت بەشداری دەکرد لەگەڵ هاوڵان لە پاسەوانی کردنی خندەقەکەدا هەتاکو و بارودۆخەکە هێور بووەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی بەژن و مناڵەکان کرد لە قەڵای بەنی حریسەدا ئەگەر کەسێکیان دی لیان نزیک دەبێتەوە ئەوان شمشێرەکانیان بەرزکەنەوە و هەڵی سوڕێنن بۆ ئەوەی مسلمانەکان لە ڕێگەی بریسکەی شمشێرەکانەوە بزانن کە دوژمن هەڵی کوتاوەتە سەر ئەو ناوچەیە ڕافعی کوڕی خودەیجی ئەنساری ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هیچ قەڵایەک نەبوو قایمتر و پارێزگاری تر بێت لە قەڵای بەنی حارسە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ژن و منداڵ و کۆیلە و پیر و پەککەوتەکانی لە ناو دانابوو فەرمووی پێیان ئەگەر هەستان بەبوونی کەسێک کرد لێتان نزیک دەبێتەوە شمشێرەکانتان هەڵسوڕێنن با ببریسکێتەوە پیاوێکی بەنی ثعلەبەی کوڕی سەعد کە پێدەچوو جوولەکە بێت ناوی نەجدان بوو لە بەنی جەحاش بوو بە سواری ئەسپەوە هات بۆ لایەن هەتاکو هاتە بەردەم قەڵاکە پاشان بە ئافرەتەکانی وت وەرنە خوارەوە بۆ لام لە خێر و چاکە بەولاوە بۆ ئێوە هیچم پێ نییە ئەوانی شمشێرەکانیان بەرز کردەوە و هەڵیان سوڕاند هاوڵانی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ بینیان و بەپەلە بەرەو لای قەڵاکە ڕۆیشتن پیاوێکیان لەگەڵ بوو لە بەنی حاریسە ناوی ظهیری کوڕی ڕافع بوو فەرمووی نەجدان وەرە دابەزە بۆم بۆ شەڕی دەستە و یەخە لەگەڵ یەکتر ئەویش هات تا ڕوبەڕووی ببێتەوە ظهیر بە ئەسپەکەوە هەڵی کوتایە سەری و کوشتی سەفیەی کچی عبدولمتەلیب ڕزای خی لەسەر بێ پوری پێغەمبەری خوا درودی خی لەسەر هەستا بە کارێکی پاڵەوانانە و سیخوڕێکی جوولەکەی بەنی قوڕێزەی کوشت کە دەیویست دزە بکاتە ناو قەڵاکەیان لە زوبەیرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ دەرچوو بۆ غەزای خەندەق هاوسەرەکانی لەگەڵ پوری خۆی سەفیە لە ناو قەڵایەک دانا بە ناوی فارع حەسانی کوڕی ثابتیش لەگەڵیان بوو لەوانەیە بەهۆی نەخۆشی و بە ساڵا چوونیەوە بووبێت خەڵکانێک لە جوولەکەی بەنی قوڕیزە دەهاتن بۆ قەڵاکە بۆ ئەوەی دەستیان بگات بە هاوسەرەکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ و لە پڕ هەڵکوتنە سەریان جوولەکەیەک هات هەتاک و گەیشتە دەوروبەری ئەو شوێنەی کە هاوسەرەکانی پێغەمبەری لێبوو لەگەڵ سەفییەی پووری. سەفییە فەرمووی بە حەسان، هەستە بۆی بیکوژە، ئەویش فەرمووی، وەڵڵاهی من ناتوانم ئەو کارە بکەم، ئەگەر توانای ئەوەم هەبوایە لەگەڵ پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ دەردەچووم. ئینجا سەفییە بە پۆشاکێک دەمامکی خۆی کرد و تەورێکی گرت بە دەستەوە. بۆی چووە خوارەوە و سەری لە لاشەی جیا کردەوە پاشان سەرەکەی هەڵگرتەوە بەرەو لای جوولەکەکان هەڵیدا جوولەکەکان وتیان ئێمە وامانزانی بوو محەممەد کەسی بەسەر ماڵ و خێزانەکەیەوە جێ نەهێشتووە کە بەرگریان لێ بکات لە شوێنی خۆیدا بۆیە ڕۆیشتن و بڵاویان لێکرد زیادبوونی مەینەتی مسلمانەکان سوپای مشریکەکان گەمارۆی سەر مسلمانەکانیان تا دەهات زیاتر و تونتر دەکرد هنالک ابتلی المؤمنون وزلزلوا زلزالا شدیدا واتە کاتێکیش دژمنان لەسەر و خوارتانەوە هاتنە سەران کاتێکیش چاوەکان ئەبلەق بوون دڵەکان گەیشتبوونە گەر و گومانی جۆرا و جۆرتان دەبرد بە بەڵێنەکانی خی گەورە بە سەرکەوتنی ئیمانداران بەڵام لەگەڵ هەموو ئەوانشدا مسلمانەکان بڕوا و متمانیان زیاتر دەبوو بەرامبەر بەخوای گەورە و زیاتر ملکەچی خوددا و پێغەمبەر دەبوون و باوەڕیان پتەوتر دەبوو هەروەک خوای گەورە دەفەرموێت ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما واتە کاتێک ئیمانداران ئەو هەموو دەستە و گرۆهانەیان بینی وتیان ئەمە ئەوەیە کە خوا و پێغەمبەرەکەی بەڵێنی پێداوین کە ئاوا دژایەتی ئاینەکەی دەکرێ و کافران و دووڕوەکان نەخشە و پیلان دەکێشن بۆ ڕیشە کێشکردنی دیارە کە خوا و پێغەمبەرەکەی ڕاستیان فەرموو بێگومان ئەو دژایەتە باوەڕ و ملکەچی نەبێت هیچی تری بۆ زیاد نەکردن واتە سوورتر بوون لەسەر ئیمان دووڕوەکانیش دووڕووی و کردەوەی پیس و ناپەسەندیان دەرکەوت و هەڵوێستەکانیان بەترسنۆکی و داچڵەکین و ورەی ڕووخاوی و سەرشۆڕی و درۆکردن ناوزەد دەکرا نیشانەی ناسراوی ئەوان بوو بەرامبەر بە بەڵێنەکانی خوا و پێغەمبەرەکەی هەرک خی گەورە و باڵادەست هەڵوێستە ناجوامێرەکانیان و ئەو قسە نابەجێیانیان کە دەیان کرد بۆ داڕوخانی ورەی مسلمانەکان لە قورئاندا بە جوانی ڕوونی کردوتەوە بۆ مسلمانان بەڕێزان لێرە ناچار دەبین بوەستین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا دەچینەوە سەر ئەو بابەتەی بزانین چۆن خوای گەورە هەڵوێستی دوو ڕووەکان لە قورئانی پیرۆزدا ئاماژە پێکات تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.